سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ بیسەرانی بەڕێز و خۆشەویست خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا خدای پەروەردگار جارێکی تر دەرفەتی داین بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە بەڕێزان و خۆشەویستان جارێکی تر لە خوێندنەوەی کتێبی چیرۆکە و بیرۆکە لە ئەلقەی نۆزدەم بە ئێوەی بەڕێز و خۆشەویست گەیشتینەوە لە کەسایەتی نۆزدەم ئەویش بەرمەچیەکان دار و دەستەی گەندەڵ ئەوە دروشمەکەیانە ساڵی سەد و حەفتای کۆچی موسای هادی خەلیفەی عباسی کۆچی دوایی کرد و بەیعەت بە هاڕونە ڕەشیدی برای درا لە یەکەمین کارەکانی هاڕونە ڕەشید ئەو بوو کە وەزارەتیدا بە یاحیای کوڕی خالیدی بەرمەچی هاڕون پێیوت ئەوە بەڕێوبردنی کاروباری میلەت لە ئەستۆی خۆم دەکەمەوە و بە تۆی دەسپێرم تۆش چی بە ڕاست دەزانیت بیکە، چێت پێ باشە کاری پێ بسپێرە و ئەوەش کە پێت باش نییە لە سەر کاری لابدە و مۆرەکەی دایە دەستیەوە و ئەمە سەرەتای حوکمی بەرمەکیەکان بوو. ئەو کەسانەی لە دەوروبەری فەرمانڕەواییاندا گرنگیەکی زۆریان هەیە بە جۆرێک ئەگەر ئەوان باش بن فەرمانڕەوا باش دەبێت و کاروباری خەڵکی وڵات بە باشی بەڕێوە دەچێت ئەگەر خراپیش بن هەموو شتێ خراپ دەبێت وەک ئەوەی لە چیڕۆکی بەرمەکیەکان لەگەڵ هاڕونە ڕەشید دەردەکەوێت باپیری بەرمەکیەکان بەرمەکی مەجوسیە کە هەر بەناوی ئەوە ناونراون بەرمەگ لە کاتی خۆیدا یەکێک لە خزمەتکارە گەورەکانی ئاتاشگەکان بوو خالیدی کوڕی مسلمان بوونی ڕاگەیاند و بوو بە یەکێک لە بانخوازانی عباسیەکان و لە سەردەمی ئەبوو عباسی سەفاح و ئەبوو جعفەری منسووردا پۆستی جیاجیای پێدرا بەناوبانگترین کەسی بەرمەچیەکان یەحیای کوڕی خالیدی بەرمەچی بوو کە بە وریایی و بە توانایی لە بەڕێوبردنی کاروباری دەوڵەت ناسرابوو. ئەبو جەعفەر پۆستی پێدابوو، لە سەردەمی مەهدیشدا پایی بەرزتر بووە و پەروەردەکردنی هاڕوونی کوڕی پێسپارد بە جۆرێک هاوسەرەکەی لەگەڵ فەزڵی کوڕی خۆیدا شیری پێدەدا، کەواتە هاڕوون برای شیری کوڕەکانی یەحیا بوو، هەر بۆیە بە باوکە بانگی دەکرد. یەحیای بەرمەچی وای کرد کە جێنشینی بۆ هاڕوون مسۆگەر ببێت، بە تایبەتی کە نزیک بوو بدرێت بە جەعفەری کوڕی هادی برای. هەر بۆیەش هاڕوون متمانەی پێ هەبوو، پێی دەوت کە بەرەکەتی بیری ئەو خەلافەتی وەرگرتووە. پاش ئەوەی هاڕوون یەحیای لە بەڕێوەبردنی کاروباری دەوڵەتدا سەرپشک کرد، بووە خاوەنی دەسەڵاتێکی ڕەها و کوڕەکانی فەزڵ و جەعفەر و مووسا و موحەممەد لە ڕێوبردنی کاروباری دەوڵەتدا یارمەتیان دەدا. بە جۆرێک فەزڵ بە وەزیری بچووک و جەعفەریش بە سوڵتان دەناسران. یەحیا و کوڕەکانی لە سەرەتای فەرمانڕەوایی ڕەشیددا دەستیان بەسەر تەواوی کاروباری دەوڵەت و تەنانەت ژیانی خۆیشیدا گرت. بە جۆرێک هەر لە کۆشی خولدا دەمانە و کە تایبەت بوو بە خەلیفە و بەبێ مۆڵەت وەرگرتن دەچوونە ژوورەوە و بۆ لای ئەو. هاڕوون پەروەردەکردنی ئەمینی کوڕی سپارد بە فەزڵی کوڕی یەحیا، هەروەک بەڕێوەبردنی خۆرهەڵاتی وڵاتەکەی لە خۆراسان و تەبەرستان و ئەرمینیا و ئەو دیوی ڕووبار، ماوەڕاء النهر، ی دەگرتەوە، پێ سپارد و ئەویش بە کارامەیی ناوچەکەی بەڕێوەدەبرد. بەڵام تا سنووری ئیسراف دەستبڵاو بوو، ئیبڕاهیمی کوڕی جەبریل، دەگێڕێتەوە کە فەزڵ کۆکردنەوەی باجی ناوچەی سجستانی پێ سپاردووە، کاتێک پارەکەی بۆ بردووە حەمووی پێداوەتەوە پێنج سەد هەزار درهەمیش خستوەتە سەر هەروەها کاتێک لە وڵاتی دەیلەم گەڕاوەتەوە و شاعیران پێشوازیان لێکردووە و سێ میلیۆن درهەمی پێداون بەو جۆرە پارە و سامانی خەڵکیان تەخشان و پەخشان کردووە وەکەوەی پارەی تایبەتی خۆیان بێت بەکاریان هێناوە دروشمی ئەو کاتەش وەک ئەمڕۆی هەندێک کار بەدەستی زمانی خۆمان ئەوەندە پارەی بۆ سەر بکە بووە جەعفەری کوڕی یەحیاش سەرپەرشتیی پەروەردەکردنی مەئموونی کوڕی خەلیفەی پێ سپێردرابوو، هەر لەبەر خۆشویستنیشی ڕەشید لە لای خۆی لە بەغدا هێشتبویەوە و کاروباری جەزیرە و شام و میسڕ و ئەفریقیای دابووە دەستەوە. دەسەڵاتێکی فراوانیشی هەبوو، بە جۆرێک لە هەندێک کاردا کە بە ئەرکی تایبەتی خەلیفە دادەنران، وەک ڕوانین لە سکاڵا و سەرپەرشتیکردنی پۆستە و سکە لێدان بووبوو بە هاوکاری ڕەشید تەنانەت دەوترێت ناوی لەسەر سکەی دەوڵەت لە خۆرهەڵات و خۆر ئاوادا هەبووە بەرمەرجەکان سەرباری ئەو پایی پێیاندرا بوو کردەوەی ئەو تویان کرد کەوایان لە ڕەشید کردلیان دردۆنگ بێت لە کاتێکدا ئەو خۆی پیاوی یەکەمی دەوڵەت بوو جڵەوی کاروباری بەدەستەوە بوو بۆیە بەرپرسیاری یەکەمی کردەوەکانیان هەر خۆی بوو سنوور بەزاندنی بەرمەچیەکان لە بواری سیاسەت و دارایی و ئاسایشدا بوون، بەشێکی تریشیان لە دادگەریدا بوو، کە بنەمای حوکمداریە، چەندین خوێنیان بە ناحەقدا ڕشت. ئەوان سیاسەتی خوێن ڕشتنێکی بێ مانایان بەرامبەر بە هەر کەسێک پەیڕەو دەکرد کە ئەگەری ئەوەی هەبوو لە بوون بە فەرمانڕەوایی دەوڵەتدا کێبڕکێی عەباسیەکان بکات، بۆیە جورئەتیان نواند لە کوشتنی چەندین کەسایەتی لە نەوەکانی ئیمامی عەلی کە ئامۆزای خودی خەلیفە عەباسیەکان بوو. مستەفا جەوادی مێژوونووسی گەورە دەڵێت، هۆکاری ڕاستەقینەی لەناوبردنی بەرمەکییەکان لەلایەن هاڕوونە ڕەشیدەوە ئەوە بوو کە پیلانیان بۆ کوشتنی مووسای کوڕی جەعفەر دانابوو کە خۆی و باوکی لە گەورە ئیمامەکانی ئەهلوبەیتن. هەروەها دەڵێت، ڕەشید بێباوەڕ نەبوو کە پەشیمان نەبێتەوە، دەبەنگ نەبوو کە ئاگای لێ نەبێت، چەتەیەکیش نەبوو کە نەگەڕێتەوە، ئەوان ڕۆچوو بوون لە ڕژاندنی خوێنی نەوەکانی ئیمام عەلی، ئازاردانی ئەوانیان بە هۆکارێک بۆ نزیک بوونەوە دەزانی و بەرز بوونەوەی پایەی خۆیان لە کەمکردنەوەی خزمایەتی هاشمیەکان و هەڵکێشانی داری پێغەمبەرایەتی دەبینی. صلی اللە علیە وسلم، نمەک نەشناسی و خراپی بەرمەچەکان گەیشتە ڕادەیەک لە ڕۆژی نەورۆزدا جەعفەر سەری عەبدوڵڵای شەهیدی کوڕی ئەفتەسی کە لەلای بەند کرابوو لەسەر سینیەکدا وەک دیاریەک پێشکەشی ڕەشیدی کرد ڕەشید کاتێک سەری سینیەکەی هەڵدایەوە و سەری ئامۆزاکەی بینی زۆری بەلاوە سەخت بوو بەڵام جەعفەر پێی وت، نەمزانی شتێک لەوە زیاتر دڵخۆشت بکات، لەوەی سەری دوژمنی خۆت و باب و باپیرانت بهێنرێتە بەر دەستت. ڕەشید ئەوی لەلای جەعفەر بەند کردبوو، فەرمانی پێ دابوو ڕێزی بگرێت، بەڵام ئەو تەنیا بۆ دڵی ئاوی خواردەوە کە بە خوێنێکی ساردەوە بیکوژێت، ئەمە سەرەتایەک بوو بۆ تێکچوونی پەیوەندیی هاڕوون و بەرمەچیەکان. لە بواری داراییدا لە ئەنجامی کارگێڕی بەرمەچیەکانەوە گەنجینەکانی دەوڵەت پڕ بوون لە پارە و سامان، ئەوان بۆ قەرەبوو کردنەوەی ئەو زیانانەی لە ڕۆژگاری خەلیفایەتی مەهدیدا بەر گەنجینە کەوتبوو سیاسەتێکی توندیان بۆ باج کۆکردنەوە گرتبووە بەر، باجەکان زۆربەی جار بە زۆرەملێ و ناشەرعیانە وەردەگیران و کار دەگەیشتە بەکارهێنانی هێز و ئەشکەنجەدانیش. ڕەشید بە هەر ناوچە و هەرێمێکدا بڕۆیشتایە پێی دەوترا ئەم گوندە یان ئەو کێڵگەیە یان ئەم باخە هی جەعفەرە، کە دار و دەستە پۆستەکانیان بۆ قۆزنەوە ئاوا دەبن. چەندین وەزیر و ڕاوێژکار لە ئەنجامی دەستبەسەرداگرتنی پارە و دارایی گەل، بوون بە کەسانی زۆر دەوڵەمەند، گوناهی کارەکەشیان لە ئەستۆی خۆیان و ئەو کەسانەیە کە لە شوێنەکانیان دانناون، هاواریش بە ماڵیان لە ڕۆژی دواییدا، ئەوان لە ڕێی ئەو پارە و سامانەی کە کۆیان کردبۆوە، پەیوەندیی بەتینیان لەگەڵ خەڵکی و دەستکورتان بنیات نابوو، لە ڕێی پارە پێدان و پڕکردنەوەی پێداویستییەکانیان، تا وای لێ هات هەموو کاتێک دیوانەکانیان قەرەباڵغ بێت و شاعیران بکەونە پێداهەڵدانیان، دروشمی بۆی سەرف بکە یان لەسەر زمان بوو، کە تا ئەمڕۆش فەرمانڕەوا دزەکان ئەوانەی پارەی گەلەکانیان بە هی خۆیان دەزانن دووپاتی دەکەنەوە. لە بواری سیاسەتیشدا بەرمەچەکان لەو ململانێ نهێنیەدا بەشدار بوون کە لەسەر دەسەڵات و دانانی جێنشینی خەلیفە بەڕێوە چوو. زوبەیدەی کچی زەعفەر کە هاوسەری هاڕونە ڕەشید و ئامۆزای بوو محەممەد ئەمینی کوڕی بەشایەن دەزانی بۆ ئەوەی ئەو پۆسە وەربگرێت لەبەرەوەی لەدایک و باوکێکی هاشمیە هەرچی بەرمەچەکانە پێیان باش بوو بدرێتە مەمون کە دایکی وەک خۆیان فارس بوو. ڕەشید ساڵی سەد و حەفتا و پێنج ی کۆچی بڕیاری دا جێنشینی بدرێتە ئەمین، بەرمەکییەکان کەوتنە کار تا ئەوەی لە ساڵی سەد و هەشتا و دوو ی کۆچیدا ڕەشیدیان ڕازی کرد بەوەی دوایی ئەمین جێنشینی بۆ مەئمون بێت و فەرمانڕەوایی خۆرهەڵاتی دەوڵەت پاش مردنی خۆی بە مەئمون بسپێدرێت، واتە خەلیفایەتی ئەمین پاش مردنی باوکی لەسەر خۆرهەڵات تەنیا وێنەی بمینێت. لە بواری ئاسایشیشدا فەزڵی کوڕی یەحیا ئەو کاتەی والی خۆراسان بوو میلیشیایەکی تایبەت بە خۆی لە عەجەمەکان بە ناوی عەباسیە دامەزراند کە وەلائیان بۆ خۆی هەبوو ژمارەی چەکدارەکانی دەگەیشتە پ هزار کاتێکیش گەڕایەوە بەغدا بیست هزاری لەگەڵ خۆی بردەوە ئەوانەی تری لە خۆراسان جێهێشتەوە زانایان هەر لە سەرەتاوە کارەکەی ڕەشیدیان پێ باش نەبوو کە ئەو هەموو دەسەڵاتەی بە بەرمەچەکان دابوو، زۆریان ئامۆژگاری کرد بەڵام گوێی بە ئامۆژگارییەکانیان نەدا، یەکێک لەوانە محەممەدی کوڕی لەیسی زانای مەزن بوو، نامەیەکی پڕ ئامۆژگاری بۆ ڕەشید نووسی کە تێیدا هاتبوو، یەحیای کوڕی خالیدی بەرمەچی هیچ سوودی بۆت نییە لای خوا، تۆش خستووەتە نێوان خۆت و خواوە. ئەگەر سبەینێ لەبەر دەستی وەستایت و لێی پرسیت کە چیت لە بەندە و خاکەکەی کردووە چی دەڵێیت ئایا دەڵێیت کاروباری بەندەکانتم بە یەحیا سپاردبوو تۆ بڵێ ئەوە بیانویەک بێت خوالێتی قبول بفەرموێت نامەکە کەوتە بەردەستی یەحیا بۆیە کەوتە گومان دروستکردن لەبارەی مسلمانی محەممەدی کوڕی لەیس و هاندانی خەریفە لە دژی تاوەی فەرمانی دەستگیرکردنی بۆ دەرکرد بەڵام پاشماوەیەک ئازاد کرا. ئەمڕۆش هەروایە، کەم جار هەیە زانایەک ئامۆژگاری بکات یان ڕەخنە بگرێت، چارەنووسی کوشتن یا لەناوبردن یان گرتن نەبێت. گەشی ئەستێرەی بەرمەکییەکان شازدە ساڵی خایاند. تا ساڵی سەد و هەشتا و شەش ی کۆچی لەو ساڵەدا خەلیفە بە هاوڕێتی یەحیای بەرمەکی و کوڕەکانی چوو بۆ حەج، یەحیا تەوافی بە دەوری ماڵی خوادا کرد و خۆی بە بەرگی کەعبەوە هەڵواسی، دەیوت خوایە گوناهەکانم گەورە و زۆرن تەنیا خۆت دەیانزانی و کەسی تر ئاگای لێیان نییە خوایە ئەگەر سزام دەدەی هەر لە دنیادا سزام بدە تەنانەت ئەگەر سزاکە بینین و بیستن و ماڵ و منداڵ و سامانیشم بگرێتەوە مەیکێنەوە ئەو دنیا لێرەشدا مانایەکی گرنگ هەیە لەوانەیە دەست و پێوەند کەسانی دیندار یان لە خواترسیشان تێدا بێت بەڵام مەسەلەکە لێرەدا ئەوە نییە کەسێک بۆ ژن خواستن هاتبێتە پێشەوە تا وەک تاکێک لە پابەندبوونی ئاینی بکۆڵینەوە، بەڵکو باس لە کەسێکە دەوڵەت بەڕێوە دەبات و جڵەوی سیاسەت و ماڵ و دارایی گشتی بەدەستەوەیە. لێرەدا حکومدان لەسەر بنەمای کار و ئیستغلالکردنی پایەکەیەتی بۆ بەرژەوەندی خۆی و وەک تاک پابەندبوونی ئاینیمان بەلاوە گرنگ نییە. خەلیفە بڕیارە کوتوپڕەکەی دا و ئەوەی لێکەوتەوە کە بە نسکۆی بەرمەکیەکان، نەکبەت البەرامکە، ناسرا، ئەمەش پاش ئەوەی لە ئیستغلالی سیاسی و دارایی پۆستەکانیان بێزار بوو کە گەیشتە ڕاددەی چەوساندنەوەی خەڵکی و خۆیان کرد بە خاوەنی سامانی بێشومار خەلیفە هاڕونە ڕەشید لە حەج گەڕایەوە کاتێک گەیشتە ئەنبار مەستوری بەردەست و کۆمەڵێک سەربازی لە شەودا ناردە سەر جەعفەری کوڕی یەحیا و بە زۆر و ڕاکێشان بردنیانە ئەو ماڵەی ڕەشیدی تێدا بوو. ڕەشید فەرمانی دا لە ملی بدرێت، بە پردەکانی بەغداوە هەڵبواسرێت. دواتریش فەرمانی دا هەموو بنەماڵە دەستگیر بکرێن، جگە لە محەممەدی کوڕی یەحیای بەرمەکی کە دوور بوو لە ئیستغلالکردنی پۆستەکەی بۆ مەبەستی سیاسی و دارایی خۆی. ئەمەش ئاماژیەکە بۆ ئەوەی لەوانەیە دەست و پێوەند کەسانی باش و دڵسۆزیان تێدابێت کە ستەم و دزی نەکات و ئیستغلالی پۆستەکەی نەکات کە بەداخەوە ئەوەش زۆر کەمن. خەلیفە کە پێشتر بووبوو بە بووکە شووشەیەک بە دەستی بەرمەچەکانەوە بڕیاریدا دەست بەسەر هەموو ماڵ و سامان و بەندە و دەست و پێوەندەکانیاندا بگرێت فەرمانیشی بە هەموو لایەکی دەوڵەتدا بڵاو کردەوە کە دەست بەسەر ماڵ و سامانیاندا بگیرێت و هەر کەسێک داڵدەیان بدات پارێزراو نەبێ هەروەها فەرمانی دا فەزڵ و فەزڵ و موسای کوڕی کوڕانی یەحیا بەند بکرێن یەحیاشیش سەرپشک کرد لەوەی لە شاری ڕەقەدا بنیشێت بەڵام ئەو پێی باش بوو لەگەڵ فەزلی کوڕیدا لە بەندینخانە بمێنێتەوە بەو جۆرە هەردووچان خرانە لە زیندانەوە تا ئەوەی هەر لە سەردەمی ڕەشیددا مردن کۆتایی بەرمەچەکان کۆتاییەکی تراژیدی بوو زۆرن ئەو کەسانی گومانی نەدەبرد بەوەیش بەو شوێنە بگات هەر بۆیە تا ئێستاش هۆکار و پاڵنەرە ڕاستیەقینەکانی نادیارن و مێژونووسانی وەک تەبەڕی و یعقوبی و ئیبن کەثیریش پێیانەوە سەرقاڵ بوون و بەڕاستیەک نەگەیشتون. بەڵام ئەوەی مێژونووسان لەسەری کۆکن ئەوەیە کە نسکۆی بەرمەچەکان بۆ مایی هەڵگیرسانی ڕقی ئەوانەی ڕقیان لە هاڕونە ڕەشید بوو بە جۆرێک خراپترین سیفەتیان داوەتە پاڵی وەک فەرمانڕەواکی شەلاتی دوور لە پابندونی ئاینی وێنایان کردووە کە تەنها سەرقاڵی ڕابواردن و خواردنەوە و بەسەربردنی شەوی سوور بووە لە کاتێکدا کتێبە بەنرخەکانی مێژوو وەک پیاوێکی پارێزکار و خواپەرست وێنای دەکەن کە ساڵێک حەجی کردووە و ساڵێک غەزای کردووە و هاوڕێ و هاودەمی زانا و خواناسان بووە. کەسانی تر هەند پاساوی ئەو کارەی ڕەشید بەرامبەر بە بەرمەچەکان بەوە دەهێننەوە گوایە بۆی دەرکەوتووە ئەوانە مەجووسی و خوانەناسن ئەمەش ڕاست نییە، هیچ بەڵگەیەک لەو بارەوە لە بەردەستدا نییە. هەندێکی تریش پاساو بە چیڕۆکێکی هەڵبەستراو دێننەوە کە شووکردنی عەباسەی خوشکی ڕەشیدە بە جەعفەری بەرمەکی، ئەو چیڕۆکەش مێژوونووسە گەورەکانی وەک تەبەری و ئیبن خەلدوون بە درۆیان خستووەتەوە و بە تەواوی ڕەتیان کردووەتەوە. ژیریش نییە مێژوو لە کتێبی وەک هەزار و یەک شەوە یان ئەغانی یان ڕۆمانەکانی جورجی زەیدان وەربگیرێت. پێغەمبەر، درودی خودای لەسەر بێت، دەفەرموێت، خوا هەر پێغەمبەرێکی ناردبێت یان کەسێکی کردبێتە جێنشین دوو جۆر دەست و پێوەندی بۆ داناوە، بەشێکیان فەرمانی چاکەی پێ دەکەن و بۆ ئەوەی هانی دەدەن، بەشێکی تریشیان فەرمانی خراپەی پێ دەدەن و بۆ ئەوە هانی دەدەن، تەنیا ئەوەش پارێزراوە کە خوا دەیپارێزێت. فەرمانڕەوای ژیر ئەوەیە کە زۆر بە وردی دەست و پێوەندەکانی هەڵبژێرێت، ئەو کەسانەی لە خۆی نزیک دەکاتەوە کە پارێزکار و لە خوا ترسن و دەست و دڵیان پاکە و کارامەن، هەروەک لە خوای گەورە لە قورئانی پیرۆزدا دەفەرموێت ان خیر من استأجرت القوی الامین واتە بێگومان باشترین کەسێک بەکرێی بگری کەسێکە هێز و توانای کارکردنی هەبێ و دەستپاکیش بێ دەڵێن جوانی پاشا لەوەدایە سەرباز و وەزیرەکانی کەسانی باش بن کە کاروباری خەڵکی ڕاستەڕێ بکەن و بەدوای خێر و خۆشیانەوە بن، ئەو خراپەی دووچاری میللەت دەبێتەوە بەهۆی خراپی پیاوانی دەوڵەتەوە، جا وەزیر بن یا ڕاوێژکار یانیش هەر پۆستێکی تریان هەبێت، لە ئەستۆی ئەو کەسانەدایە کە دانناون و ڕازی بوون کاروباری خەڵکی بدرێتە دەستیانەوە، وەک چۆن پێغەمبەر صلی اللە علیه وسلم دەفەرموێت، هەمووتان شوانن و هەمووتان بەرپرسن لەوەی لە ژێر دەستتاندایە. فەرمانڕەوای باش دەبێت بە چاوێکی تیژ چاودێری کاربەدەست و فەرمانبەرانی بکات، لەوانەیە گەندەڵی بەهۆی بێئاگایی کاربەدەستێکەوە لە بەدواداچوون ڕووبدات، ئەو کات دەسەڵات دەقۆزێتەوە و خزمایەتی و واسیتەکاری سەری سەرهەڵدەدات و ماڵی گشتی دەکەوێتە بەر تاڵان و دادگەری پێشێل دەکرێت و ستەمکاری، کە دوژمنی ژیانە، بەربڵاو دەبێتەوە. کەسێک پێی وتم فەرمانڕەواکەی ئێمە نایابە، بەڵام دەست و پێوەندەکەی هۆکاری هەموو ئەو کێشانەن کە ڕوو دەدەن. منیش وتم ئەگەر وا بێت، ئەوە مانای وایە ئەو کەسە یان لاوازە و ناتوانێت هەڵیانسوڕێنێت، یانیش گەمژەیە و ئاگای لێ نییە چی دەکەن. لە هەردوو حاڵەتیشدا بۆ فەرمانڕەوایی ناشێت. یەحیای بەرمەکی، لە بەندینخانە بە باوکی وت، بینیوتە باوکە، هەموو شتێکمان بەدەستەوە بوو، کەچی ئێستا وا لە بەندینخانە کەوتووین. وتی، لەوانەیە دوعای ستەملێکراوێک بووبێت بە شەو، کە ئێمە لێی بێئاگا بووین، بەڵام خوا لێی بێئاگا نەبووە. بەڕێزان و خۆشەویستان، بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵقەی ئەوجارەشمان. بەهیوای سوودمەند بوونتان تاکو دیدار بەخوای گەورەتان دەسپێرین کە ئەسپاردە زایە ناکات پێتان دەڵێین السلام علیکم ورحمة اللە وبرکاته